هەموو بە دەوری کاترینا ئیڤانۆڤنادا کۆبوونەوە ڕاست کۆلنییکۆف و لێبی زیاتین کۆف لەوانە بوون کە پێش ئەوانی ترگەشتە سەری کارمەندەکە گەشتە لایەن و پاسەوانەکەیش لە دوای ئەوە بە بێزاریەوتی ئەی هاوار لەبەرەوەیش کاستی بە مەترسی کرد دەستی ڕاوەشاند و کەوتە دوورخستنەوەی خەڵکەکەوتی لاچن لاچن یەکێک هاواری کردوتی خەریکە ئەمرێ یەکێکی تر وتی شێت بووە. ژنێک کە نیشانی خاچی بۆ خۆیە کێشا وتی، خوایە، بگەرە فریای، کچ و کوڕەکەیان گێڕاوەتەوە. وا هێنایانن، کچە گەورەکەیان گرتوونیەتیەوە. چ سەرەڕۆیەکن! بەڵام کە بە وردی لە کاترین ئیڤانۆڤنایان ڕوانی، زانیان بە پێچەوانەی بۆچوونەکەی سۆنیاوە، لەبەرەوە زامدار نەبووە کە قاچی بەرد بەرد کەوتووە. بەڵکو ئەو خوێنەی سەر زەوی شەقامەکەی سوور کردووە لە سنگی ئەو ژنە داماوەوە هەڵقوڵیوە و لە گەرویەوە هاتووەتە خوارێ. پیاوە کارمەندەکە ڕووی لە ڕاسکۆڵنیکۆف و لێبی زیاتینکۆف کرد و لەبەر خۆی وتی، ئەزانم. ئەزانم ئەمە نەخۆشی سیلا. خوێن لە گەرویەوە دێت و ئەیخنکێنێت. ژنێکی خزمم وای بەسەر هات، بەم نزیکانە خۆم بە دیاریەوە بووم هەر بەم جۆرە و بە ئەندازەی دوو پەرداخێک هەر لە پڕێکدا، بەڵام چی بکەین هەر ئێستا ئەمرێ. سۆنیا خۆی پێ نەگیرا ئەپارایە و ڕووی لە هەریەکی لەوانە کرد بۆ ئێرە ئێرە بەلای من من لێرەژیم دوم خانوو زووتر زووتر بیگەێن نەماڵەکەی من بنێرن بە دوای پزیشکدا ئەی خوایە بە هەوڵی کارمەندەکە کارەکە ئەنجامدرا تەنانەت پاسەوانەکەیش لاڵگرتنی کاترین ئیڤانۆڤنادا هاوکاری کرد بە نیوە مردووی گەیاندیانە ژوورەکەی سۆنیا و لەسەر قەرەوێڵەکە پاڵیان خست هێشتا هەر خوێنی لێهات وەلێ لەوە چوور دەور دە کاترینا ئیڤانۆڤنا بێتەوە سەرخۆی لەگەڵ سۆنیادا ڕاستکۆلنییکۆف و لێبی زیاتین کۆف و پیاوە کارمەندەکە و پاسەوانەکە چوونە ژوورێ پاسەوانەکە ئەو کون پشکن و سوسەکەرانەی دەرکرد کەیانویست بڕۆنە ژوورەوە ژنەکەیش بە دەموچاوی هەمیشە ترس لێپبژاوە و مناڵەکانی کە ڕویان لە ترسدا وشک و دەمیان داچەقاندبوو لە بەر دەرگادا دەرکەوتن. لە بەینی ئەم هەموودا سفیدریگایلۆڤیش دەرکەوت. ڕاسکۆلنیکۆف بە سەرسامیەوە تەماشای کرد، لەبەرئەوەی لە بیری نەبوو ئەوی لە ناو ئاپۆرەی خەڵکەکەدا دیبێ، نەیەزانی لە کوێوە هاتووە. باسی پزیشک و قەشەکرا، هەرچەندە پیاوە کارمەندەکە بە چرپە بە ڕاسکۆلنیکۆفی وت، کە پێویست بە پزیشک ناکا بەڵام فەرمانی دا بچن بە دوای پزیشکدا خودی کاپرنا ئۆموف بۆ ئەنجامدانی خێرات دەست بەکار بوو هەر لەو سەر و بەندەدا کاترینا ئیڤانۆڤنا هەناسەی هاتەوە سەرخۆی و خوێنەکەی تا ڕادێک وەستا کاترینا ئیڤانۆڤنا نیگایەکی ئازاراوی بەڵام ورد و کاریگەری لە سۆنیا کرد کە بە ڕەنگی هەڵبزڕکاو و دەستی لەرزۆکەوە بە دەسەسڕەکەی دڵۆپە ئارەقەکانی ناو چاوی کاترینای پاکەکردەوە، پاشان داوای کرد هەڵیبسێنن، هەر لەسەر قەرەوێڵەکە دایاننیشاند و لە هەردوو لاوە ڕایانگرت. کاترینا ئیڤانۆڤنا بە نزمی پرسی، مناڵەکان لە کوێن؟ سۆنیا، تۆ هێناتنەوە؟ ئای گەوجینە، باشە ئاخر بۆ ڕاتانکرد؟ ئاخ! هێشتا لێوشکەکانی خوێن دایانپۆشی بوو. ژنە بە وردی چاوی بە دەوری خۆی داگیڕا وتی، تۆ لێرە ئاوا ئەژیت سۆنیا؟ من تەنیا جارێکیش نەهاتوومەتە لات، وایە ستا بە ڕێکەوت. بە غەمگینیەوە لێی ڕوانی وتی، سۆنیا، ئێمە توانامان تیا نەهێشتیت. پۆلێچکە، لینا، کولیا، وەر نێرەوە. چاکە ئەمە مناڵەکان هەموان بۆ تۆ. ئەیان دەمە دەستت، ئیتر من بەسە. شەڕەکە کۆتایی هات ئەه لێم بگەڕێن لێم بگەڕێن هیچ نەبێ با بە ئاسوودەی بمرم دیسانەوە سەریان نایە و سەرسەری نەکە وتی چی قەشە پێویست ناکە ئایا پارەی زیادەتان پێەیە من گوناهێکم نەکردووە خوا بێ قەشەیش لێم خۆشە بێ خۆیە زانێت چەندم ئازار چەشتووە ئەگەر نەیشم بەخشێت گرنگ نییە و ڕێنێکی ناڕەحەتکرد تا هەر زیاتر دەستی بەسەرداگرت جارێک مچڕکی پیا هات چاوی بەملا و بەولادا گێڕا و بۆ چرکە ساتێک هەمویانی ئەناسیەوە کەچی لە پرێکدا وشیارەکەی ئەبوو بە وڕێنە زۆر بە سەختی و زەحمەت هەناسێدا وەک ئەوەی شتێک لە گەرویدا قرخە قرخی پێ بخات وابوو تا ئەو ڕادەی لە دوای هەر وشەیەکەوە هەناسێکی تازە بدا هاوارێکە دۆی وت خۆزگا ئەم گۆرانیەمان بۆ وتایە تۆ جوانترین چاوت هەیە ئیدی چیت ئەوێ کچەکان باشە دیارە ئیدی چی دەبێ گەمژە هەروا بیرەکاتەوە ئاخ ئەمە شعرێکی تری ڕووسی لە قرچە قرچی گەرمای نیۆڕۆدا لە دەشتەکانی داغستاندا ئای چەندە حەزم لەم گۆرانیە بووە هەر ئەم پەرست پۆلێچکە، ئەزانیت لەو کاتەدا کە لەگەڵ باوکت دەزگیرانی یەکتری بووین، باوکدەم گۆرانی ئەوت، چ ڕۆژانێک بوو. خۆزگە، خۆزگە بمانتوانیایە ئەو گۆرانیە بڵێین. بەڵام ئەوی تری، ئەوی تریم لەبیر چۆتەوە. دەی ئێوە بیڵێن. کاترینا ئیڤانۆڤنا لە ڕادە بەدەر شپرزە و پەرێشان بوو ئەیویست هەستێت لە دواییدا بە دەنگی گیراو و ترسناکیەوە کە بە زەحمەت لە گەروویەوە ئەهاتە دەرێ، لە حاڵێکدا کە هەر وشەیەکی لەگەڵ هاوار و بە ڕووێکی زۆر ترساوە ئەوت، دەستی بە گۆرانیەکە کرد، لە قرچە قرچی گەرمای نیوەڕۆدا، لە دەشتەکانی داغستاندا، فیشەکێک بە سنگەوە. لە پرەکدا دایە پڕمەی گریان، ناڵەیەکی پڕ لە حەسرەتی هەڵکێشا و هاواری کرد وتی. ئاگات لەم هەتیوانە بێ گەورە و بەڕێز لەبەر خاتری ئەوەی نان و نمەکی سمیۆن زاخارۆڤچت کردووە ئەتوانین ناوی نەجیب زادەی لێبنین لە پرێکدا ڕاپەڕی و هاتە هۆش خۆی بەسەر سامی و هەمویانی بەسەر کردەوە و لیان ڕامە لە ناکاوێکدا سۆنیای ناسی بە شەرم و ئەوینەوە وەک ئەوەی بینینی سۆنیا لەوێدا سەرسامی کردەوەتی سۆنیا سۆنیا سۆنیای ئازیز تۆیش لێرەیت؟ دیسان سەریان بەرز کردەوە وتی بەسمە تەواو ماڵ ئاوا نەگبەت ئیدی دوا توانای بارگیرەکە کۆتایی هات لە گیانەڵادایە بەناومێدی و بێزاریەوە ئەمانی وت و سەری کەوتەوە سەرسەرینەکە دیسانەوە بورایەوە بەڵام زۆری نەخەن دەم و چاوە زەرتەڵگەڕا و شکەڵاتۆکەی بەرەو دوا کەوت، دەمی کرایەوە، قاچی لەرزی و درێژ بوو، هەناسەیەکی زۆر قوڵی هەڵکێشا و مرد. سۆنیا بەسەر لاشەکەی داکەوت و لە ئامێزی گرت، سەری نا بە سنگی لاوە زیژنەکەوە و پێوەی نووسا. پۆلێسکە قاچی دایکی لە باوەش گرت، ماچی کرد و بە کوڵە گریا. کولیا و لینا کە واقیان وڕمابوو، هەستیان بە کارەساتێکی ترسناکە کرد. پاڵیان دا بۆ یەک و چاویان بڕی بۆ یەکدی لە پرێکدا پێکەوە زاریان داپچڕا و کەوتنە هاوار هاوار هێشتا هەر بەرگی لێبووکیەکەیان لەبەردا بوو یەکێکیان مێزەر و ئەوی تر کڵاوێکی لەسەردا بوو کە بەپەڕی وشترمر ڕازابەوە نیانزانی لە کوێوە بڕوانامەی ڕێز لێنانەکە لە پڕێکدا لەسەر پێخەفەکە و لە پاڵ کاترینا ئیڤانۆڤنادا دانرا پەڕەکە لە نزیکی سەرینەکەیەوە کەوتبوو، ڕاسکۆڵنیکۆف بینی و چووە نزیک پەنجەرەکەوە. لێڤی زیاتینکۆف چووە پاڵی و پێی وت، مرد. سڤیدریگایلۆڤیش لێی نزیک کەوتەوە و وتی، ڕادیۆن ڕۆمانۆڤیچ، ئەمەوێت دوو قسەت لەگەڵدا بکەم، زۆر بەپەلە. لێڤی زیاتینکۆڤ زوو جێگاکەی خۆی بۆ چۆڵ کرد و بە ئەدەبەوە دوورکەوتەوە. سفیدریگایلۆڤ ڕاستکۆڵنیکۆفی سەراسیمەی بردە سوچێکە و پێی وت، هەموو شتەکان لەسەر من، واتە کفن و دفن و شتی تر، ئەبێت بۆ ڕاپەراندنی ئەمە پارەت لە دەستا بێت و منیش پێم وتبوویت پارەم زۆرە. ئەم دوو کۆترە بێ گوناهە و پۆلیا لە دەزگا خێرخوازییەکان دانێم، لەوێ زۆر باش ئاگاداریانە بن بە ناوی هەر یەکێکیانەوە هەزار و پێنج سەد ڕۆبڵ دانێم تا ئەگەنە تەمەنی باڵغ بوون بۆی سۆنیا سیمێنۆڤنا تەواو دڵنیا و ئاسوودە بێ ئەویش لەو زەلکاوە ڕزگارەکەم لەبەرەوەی کچێکی شایستەیە وایە؟ باشە تۆیش بە ئاڤدوتیا ڕۆمانۆڤنا بڵێ بە چ شێوەیەک دە هەزار ڕۆبڵەکەی ئەوم خەرج کردووە. ڕاسکۆڵنیکۆف پرسی، تۆ بە چ مەبەستێک ئەم چاکە گەورەیەکەیت؟ سفیدریگایلۆف پێکەنی، هەی هەی، چ بەدگومانێکیت، ئاخر من پێم وتیت پارەم زۆرە، باشە، ناکرێت تەنیا لەبەر خاتری مرۆڤایەتی کارێکی وا بکرێ؟ ئاخر ئەو بە پەنجا ئاماژەی بۆ ئەو شوێنە کرد کە ژنە کۆچکردووەکەی لێ بوو، وەک ژنە سووخۆرەکە، ئەسپێ نەبوو دەی پێم بڵێ کامیان باشترە لۆژین بەو نامەردی و خوێڕیەتەوە بژی یان ئەم ژنە بمرێ هۆگەر من یارمەتیان نەدەم پۆلێچکایش بۆ نمونە ناچارە هەر هەمان ڕێگای خوشکەکەی لەبەر بگرێ سفیدری گایلۆڤ وەک بەتەوس و گاڵتە پێکردنەوە قسە بکوا بوو بەڵام چاویشی لە ڕاسکۆڵنیکۆف هەڵنابڕی. ڕاسکۆڵنیکۆف لە بیستنی ئەو قسانەی خۆی بە سۆنیای وتبوو ڕەنگی پەڕی و سارد بووەوە. زوو خۆی بەرەو دواوە کێشا و سەراسیما لە سڤیدرێگایلۆڤ ڕاما، لە کاتێکدا هەناسەی تەنگ ببوو، منە منێکی کرد وتی، جا تۆ لە کوێمە زانی؟ سڤیدریگایلۆڤ وتی، ئاخر منیش هەر لێرە، لە پشت ئەم دیوارەوە لای خاتوو ڕسلیخەژیم، لێرە تا پیرناموف و لەوێ خاتوو ڕسلیخ، کە هاوڕێیەکی کۆن و زۆر بە وەفامە نیشتەجێن، من دراوسێ هەردووکیانم. ڕاسکۆڵنیکۆف وتی تۆ؟ سفیدریگایلۆف کە لە پێکەنیندا گیانی کەوتبووە جووڵە وتی بەڵێ، من ئەتوانم سوێندی شەرەفت بۆ بخۆم، ڕادیۆن ڕۆمانۆڤیچی زۆر ئازیز، کە تۆ بێ ئەندازە سەرنجی منت ڕاکێشاوە، ئاخر کە پێم وتیت من و تۆ پێک ئەگەینەوە، بۆ ئەوە بۆ خۆی پێشببینی نەبوو باشە وا پێگەیشتین ئەیش بینیت من چ مرۆڤێکی شایستم ئەبینیت ئەشێ لەگەڵ مندا بگونجێت و ژیان بەسەربەری ڕۆژانێکی سیر بۆ ڕاستکۆلنییکۆف هات بۆ پێشێ وەگەوەی تەمێکی خست پێچا بێتە خۆی و تەنایەکی دژواریش بەرکی ڕزگار نەبونی گرتبێ لە ڕۆژانی دوایی دا واتە دوای ماوەیەکی زۆر کە ئەو ڕۆژانەی ئەکەوتەوە یاد ئەیزانی لەو قۆناغە دا توانای درک کردنی لێڵ بووە ماوەیەک تا کۆتایی کارەساتەکە ئەم حاڵەتەی هەر لەگەڵ دا بوو بێجگە لە هەندێک ناو کێشی کورد کورد نەبێ بڕوای بەوە هێنا لەو کاتانە دا لە گەلێک مەسەلە دا هەڵەی کردووە بۆ نمونە لە مێژووی هەندێک بەسەرهات دا لانیکەم دوای گەڕانەوەی بۆ لای یاداشتەکانی خۆی یان ئەو هەوڵانەی بۆ ڕووناکردنەوەی یادەوەرییەکانی بە هاوکاریی ئەو زانیاریانەی لە کەسانی ترەوە بەدەستیهێنا گەلێک شتی لەبارەی خۆیەوە بۆ دەرکەوت بۆ نمونە بۆی دەرکەوت ڕووداوێکی لەگەڵ ڕووداوێکی تردا تێکەڵ کردووە یان وایە زانی بەسەرهاتێک پەیوەندی بە بەسەرهاتێکی ترەوە هەیە کە لە ڕاستیدا ڕووی نەداوە و تەنیا لە خەیاڵی خۆیدا بووە هەندێک جار توشی ترس و شڵەژانێکی هێن ئازاراوی ئەبوو کە زۆری نەئەبرد ئەبوە ترس و تۆقاندنێکی سامناک هەروها لەبیریەتی کە دەقیقە و سەعات و بەڵکو ڕۆژانێکیش لە حاڵەتێکی دەرونی وادا ژیا بە پێچەوانەی ترسەکانی جارانی ئەو بووە ژیانی بە جۆرێک سڕ ببوو وەک هەندێک لەوانەی لە سەرە مەرگدان هەستی بە هیچ ناکرد. بە گشتی لە دواڕۆژانی ئەو قۆناغەدا ئەدوەرد نایەوێت لە حاڵ و باری خودی خۆی تێبگا، هەندێک لە مەسەلە گرنگەکان کابوو زۆر زوو دەربخرێن و ڕووناکیان بخرێتە سەر، کەچی هەر بە تایبەتی بۆ ئەو ئەبوو بە بارێکی گران، وای هەست دەکرد، ئەگەر لە دەست هەندێک چەرمەسەری ڕزگاری بێت و لێیان هەڵبێ ئەوە ئەوپەڕی بەختەوەرییەتی. سپیدریگایلۆف نیگەرانیە کرد تەنانەت ئەشێ بڵین ڕاستکۆلنییکۆف تەواوی زەینی خۆی خست بۆ سەر ئەو لەو ساوە کە سڤیدریگایلۆڤ لە ژوورەکەی سۆنیا لەو ڕۆژەدا کە کاترینا ئیڤانۆڤنای تیا مرد، قسە هەڕەشە ئامێزەکانی زۆر بە ڕاشکاوی پێ وت، ئیتر ڕەوتی یاسایی بیرکردنەوەی ڕاسکۆڵنیکۆف وەک بڵێی تێک چوو. هەرچەندە ئەو مەسەلەیە بێ سنوور نیگەرانییەکرد، بەڵام ڕاسکۆڵنیکۆفی پەلەی چارەسەرکردنی نەبوو. هەندێک جار لە پڕێکدا لە چاخانەیەکی هەژارانەی سوچێکی دوور و تەریکی شاردا بە تاق و تەنیا خۆی ئەبینیەوە کە لە سەر مێزێک دانیشتوە و بیرەکاتەوە، خۆشی بە زەحمە دەیزانی چۆن ڕێی کەوتۆتە ئەوێ. لە پڕێکدا دیسان سفیدریگایلۆڤی بە بیرە هاتەوە. زۆر ڕوون و ئاشکرا و بە دوو دڵیەوە ئەوەی بۆ دەرەکەوت کە تا زووە لەگەڵ ئەو پیاوەدا قسە بکات و ئەگەر بکرێ چی هەیە پێی بڵێ. تەنانەت جارێک لە پشت دیوارێکەوە خەیاڵی وای لێدا کە لەوێ چاوەڕێی سڤیدریگایلۆڤە و ئەو شوێنە جێژوانیانە جارێکیدی لە بەرەبەیاندا لە جێگایەکدا کە نەیەزانی کوێیە لە خەو هەستا لەسەر زەوی و لە ناو دار و دەوەنێکدا نوستبوو کە بە هیچ جۆرێک نەیەزانی چۆن گەشتۆتە ئەوێ و لەوێدا کەوتووە ئەبێت ئەوەیشمان لەبیر نەچێ کە دوو سێ ڕۆژ دوای مەرگی کاترینا ئیڤانۆڤنا یەک دوو جار تووشی سفیدری گایلۆفات هەمیشە ئەمە لە ژوورەکەی سۆنیادا ڕوویەدا ڕاستکۆلنییکۆڤ ڕاهاتبوو بێ هیچ مەبەستێک و تەنیا بۆ بینینی سۆنیا یەک دوو دقیقە سەری لێ بدا بەردەوام ئەم دوانە چەند قسێکی سەر پێیان لەگەڵ یەکترا کرد بەڵام بۆ تاقە جارێکیش لە مەسەلە سەرەکیەکە نەدواون وەگەوەی لەگەڵ یەکدا ڕێکەوتبن کە لەو بارێ و تاماوەیەک بێدەنگ بن هێشتا تەرمی کاترینا ئیڤانۆڤنا لە تابوتەکەیدا بوو. سفیدریگایلۆف دەربارەی ناشتنی تەرمەکە تەقەلایەدا و ڕایسپارد، سۆنیایش گەلێک سەرقاڵ بوو. لە دوا یەکتربینیندا سفیدریگایلۆف بۆ ڕاسکۆڵنیکۆفی ڕوون کردەوە کە کاروباری مناڵەکانی کاترینا ئیڤانۆڤنای بە چاکی تەواو کردووە، بەهۆی پەیوەندی بە کەسانێکە و بە یارمەتی ئەوان هەر سێ مناڵەکەیان لە دەزگایەکی زۆر شایستەدا جێکردوتەوە ئەو پارەی بۆی تەرخان کردبوون زۆر بە چاکی شکایە و لەبەرەوەی هەتیوی پارەدار جێوڕێی ئاسانتر دەزەکەوێ لەو هەتیوەی کە پارەی نەبێت هەروها لەبارەی سۆنیاوە دوا و گفتی دا بەو زوانە سەر لە ڕاسکۆڵنیکۆف دا چونکە زۆر مەبەستێتی و بە پێویستیەزانێ لەبارەی هەندێک مەسەلەو لەگەڵیا بدوێت و باری سەرنجی بزانێ. ئەم قسانە لە ڕاڕەوی نزیک بە نەردەوانەکە ڕوویدا. سفیدریگایلۆف چاوی لە نێو چاوی ڕاسکۆڵنیکۆف بڕیبوو، دوای کەمێک هێوری بە دەنگی نزم لێی پرسی، بەڵام ڕادیۆن ڕۆمانۆڤیچ تۆ چیتە؟ باش نایتە بەر چاوم. ڕاستە گوێگری و ئەبیستی بەڵام پێ ئەچێت لە هیچ تێ نەگەیت. دەی با هەندێ قسە لەگەڵ یەکدا بکەین. بەداخەوەم کاری خۆم و کاری خەڵکانی دی زۆر سەرقاڵیان کردووم. لە پرێکدا لەسەر قسەکانی ڕۆشت و وتی، هەموو مرۆڤێک پێویستی بە هەوایە، هەوا، هەوا، پێش هەر شتێکی تر. لە پرێکدا چووە دواوە، بۆ ئەوەی ڕێ بە قەشە و یارمەتی دەرەکەی بدا کە بە پلیکانەکاندا سەرەکەوتن بۆ نوێژکردن لەسەر مردووەکە لەسەر داوای سفیدریگایلۆڤ بەردەوام هەموو ڕۆژێک دوو جار هاتن و درودیان لەسەر خوێن سفیدریگایلۆڤ ڕۆشت. ڕاسکۆڵنیکۆف کەمێک وەستا و بیری کردەوە پاشان لە دوای قەشەکەوە چووە ژوورەکەی سۆنیاوە و لەبەر دەرگاکەدا وەستا. ڕێوڕسمی نوێژ و درت خوێندنەکە لە دۆخێکی ئارام و بەشکۆ و ماتەمینیدا بەڕێوە چوو. ڕاستکۆلنییکۆف هەر لە سەردەمی مناڵیەوە هەمیشە هەستی بە مردنە کرد و لە بەرچاوی خۆیدا ئەیبینی. هەستەکە سەخت و دژوار و تێکەڵ بە ترسێکی عارفانە بوو. بە تایبەتی ماوەیەکی زۆر بوو لەم ڕێوڕەسمە دوور کەوتبووە، بۆیە ئێستا لە جاران زیاتر هەستی بەو ترس و تۆقانە ئەکرد و زۆرتر ئازاری ئەچەشت. تەماشای مناڵەکانی ئەکرد، هەموویان لەبەردەم تابوتەکەدا کەوتبوونە سەر چۆک و پۆلێچکە ئەگریا لە دوایانەوە سۆنیا لە سەرخۆ وەک شەرم بکا ئەگریا و درودی خوێن ڕاستکۆلنییکۆف بیری کردەوە بەڕاست لەم ڕۆژانەدا و کچە نەجارێک تەماشای کردوم و نە بە وشەیەک لەگەڵ مادواوە خۆر ژوورەکەی تەواو ڕووناکرد بۆوە دووکەڵی بخورەکان وەک ئەستون بەرەو ژوور ئەخشا قەشەکە درودی بەخشینی لەسەر خوێن ڕاستکۆنییکۆف تا کۆتایی ڕێوڕسمەکە مایەوە قەشەکە لە کاتی ماڵئاوای و سەرخۆشی کردندا نیگایەکی سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد دوای کۆتای هاتنی درود خوێندنەکە ڕاستکۆڵنییکۆف لە سۆنیا نزیک بۆ سۆنیا لە پرێکدا دەستی گرت و سەری نایە سەرشانی ئەم هەنگاوە دۆستانەیە ڕاستکۆڵنییکۆفی سەرسام کرد و خستە ناو دنیای بیرکردنەوە چۆن ئەبێ وابێ چۆن سۆنیا هیچ ڕقی لێ نابێتەوە چۆن نەفرەتی لێ ناکە تەنانەت لە دەستی سۆنیادا هەستی بە لەرزین نەکرد ئەمە ئەوپەڕی لەخۆبردن و قوربانیدان بوو. بە لایەنی کەمەوە ئەمە ئەنجامگیرییەک بوو ڕاسکۆڵنیکۆف لە ڕەفتاری سۆنیاوە پێی گەشتبوو. سۆنیا هیچی نەهەوت، ڕاسکۆڵنیکۆف دەستی وشی و چووە دەرەوە. هەستی بە بێتاقەتی و شەکەتییەکی زۆر کرد. ئەگەر بۆی بلوایە لەو دەقیقەیەدا بڕواتە جێگایەک جێگایەک هەر خۆی بە تاق و تەنیا بوایە تەنانەت هەموو تەمەنی هەر لەوێدا بمایەتەوە بێگومان خۆی بە بەختەوەرە زانی بەڵام کێشەکە لەوەدایە کە لەم دواییەدا هەرچەند تا ڕادەیەک بەردەوام تەنیا بوو وەلێ بە هیچ شێوێک نەیەتوانی هەستێکی ڕاستەقینەی تەنیایی بکا هەندێک جار ئەچووە دەرەوەی شار لە شاڕێیەکەوە ئەچووە لا ڕێیەک تەنانەت جارێکیان لە بێشەڵانێکەوە سەری دەرهێنا وەلێ چەندە دەوروبەری چۆڵتر بواە زیاتر هەستی بە کەسێکی نزیک و بێزارکەرە کرد کەسەکە ترسناک نەبوو بەڵام بێزارکەر بوو لە بەرەمە بەپەلە ئەگەڕایە و شار و ناو خەڵکی ئەچوە چاخان و مەیخانە و مەدانی سنایە و بازار لەو شوێنانەدا